سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست وتاری ئەمڕۆمان لەژێر ناونیشانی ناخۆشیەکانی قیامەت بێنە بەرچاوت بەهۆی جەنجاڵی و سەرقاڵیمان بە دنیاوە زۆرێکمان ئاگامان لە قیامەتمان نەماوە هەندێکمان هەر ئاگای لە خۆشی نەماوە لە کاتێکدا ئەم دنیایە پردی پەڕینەوەیە بۆ قیامەت دار و مەمەڕی لا مەقەڕ شوێنی مانەوە نییە ئەم دنیای وا بۆی بە چڵ بچۆین بە ڕووتی هاتوین بە ڕووتی ئەڕۆین تەنها کفنێکمان ئەگەر پێ ببرێ ئەویش لە خاکە بەر ناگرێ ئەدڕێ بەڕێزەکانم شوێنی ئێمە ئەبێ هەرچین بۆ قیامەت و دەبێ بشزانین کەوە قیامەت زۆر نزیکە بەڵێ قیامەت زۆر نزیکاوەتە نیشانە بچووکەکانی تەواو هاتوونە چی بە جێوەیەکی گشتی هاتوونە جێ نیشانە گەورەکانیشی وەکو دەنچی دەسبیح بە زووی بە دوای یەکدا دێن یەکێک لەو نیشانە گەورانەی کەوە بۆ قیامەت نزیک بۆتەوە هەڵهاتنی خۆر لە خۆر ئاواوە ئەوە پێغەمبەری خۆشەویستمان هەواڵی پێداوە ئەگەر سەرنج بدەن لە گۆڤاری هەیف یان دەتوانن ئیمێڵەکەی بکەنەوە لە ئەنتەرنێتە زانایانی گردون ناسی لە نیویۆرک لە ئەمریکا و ناسا ئەوان ئەو خەبەرەیان داوە کە ئێستا لە مانگی ئەیلول و ئابی دوو هەزار و چواردەوە ئەوە خۆر لە مەریخ لە خۆر ئاواوە هەڵدێ و لە خۆر هەڵات ئاوا دەبێ بەعکسەوە چونکە ئەستێرەی مەریخ بەهۆی سوڕانەوەی بە ئاڕاستەیەکی پێچەوانە خۆر هەڵاتن پێچەوانە بۆتەوە ئەستێرەی مەریخیش کە نزیکترین هەسارەیە لە خۆرەوە و بە ئەستێرە سوورەکە ناسراوە زانایان دەڵێن هەموو ئەو دیاردەیە لە کۆمەڵەی خۆردا ڕوودەدات دیارە دوای ئەوەی کەوا لە مەریخدا ڕوویدا نزیکترین ئەستێرە لە زەوی بێگومان لە زەویشدا ڕوودەدات ئەمە قسەی زانایانی فەلەکناسیە کە ئەوە تەسدیقە بۆ فەرموودەکەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کە فەرموویەتی لا تقوم الساعة حتى تطلع الشمس من مغربها قیامەت هەڵناسێ دنیا خەرا نابێ هەتاوەکو ڕۆژ خۆر لە خۆر ئاواوە هەڵدێ کاتێک کە خەڵک ئەو دیاردەیان بینی کاتێک کە بینیان ئەو دیاردە ناسروشتیە ئامن و جەمیعەن هەمویان ئیمان دێنن بەڵام ئەو ئیمان هێنانە هیچ سوودی نابێ لەو کاتەدا مەگەر کەسێ پێشتر ئیمانی هەبوو بێ و چاکەی کردبێ چونکە ئەگەر خۆر لە خۆر ئاواوە هەڵات دەرگای تەوبەدا دەخرێ کاتێ بینیان خۆر لە خۆر ئاواوە هەڵات ئەمە چ کارەساتێکە دنیا بۆ وای لێ هات هەمووی تەعەجوب دەکا هەمووشی ئەو فەرموودەی بیستووە ئای چ کارەساتێکی گەورەیە بۆیە بەڕێزەکانم بەڕاستی بە زۆربەی نیشانەکان قیامەت زۆر زۆر نزیکە ئەنجار کابرایەک هات بۆ لای ئیمامی عەلی پرسیاری کرد چوار پرسیاری لێکردن فەرمی قوربان پێم بڵێ واجب چییە واجبتر چییە نزیک چییە و نزیکتر چییە و هەروەها سیر چییە و سیرتر چییە قرس چییە و قرستر چییە ئیمامی عەلی بەحری عیلم خوا لێ ڕازی بێ فەرمووی واجب ئەوەیە کە خودا بپەرستی واجبتر ئەوەیە کە واز لە شیرک بێنی کەسێک کە واز لە شیرک و بدعە و خرافیات نەهێنێ ناتوانێ موحید بێ و بەڕاستی حەقی خوا بە پرسیارەکان زۆر سەیرن دووەمیان فەرمووی ئەی نزیک چییە و نزیکتر چییە فەرمووی نزیک قیامەتە قیامەت زۆر نزیکە إنهم يرونه بعيدا ونراه قريبا ئەوان دوور دەیبینن بەڵام نزیکە فەرمووی نزیک قیامەتە وەلەویش نزیکتر مردنە ئیسەن هەتا نەمرێ ئەوە قیامەتی نایە فەرمووی قوربان ئەی سەیر و سەیرتر فەرمووی سەیر ئەو دنیایە هەر کەسە بە یارێ خۆ هەڵا دەڵێ هەر کەسە باراشی لە ئاشی خۆی دەکا ئەو دنیایە خەڵک ئەوە سەیر و سەمەرەیە و کاروان سەرایە بەڵام لەویش سەیرتر ئەوانن کە بەو دنیایەوە سەرقاڵ بوون کە هەموو هەموو غەمیان ئەو دنیایەیە کە دەیزانن بەجێی دێڵن فەرمی قوربان ئەی قرس و قرستر چییە فەرمی قرس ئەو قەبرەیە چاڵێک هەڵ دەکەنی پێشتر لە ڤێلادا بووە سپلی دیشی کردووە سارد و گەرم شازی جلوبەرگ و خواردن قرسە ئەو چاڵە هەڵی دەقەنی لەوەش قرستر فەرمووی کەسێکە کە دیخەن ناو ئەو چاڵە قەبرەوە و توێشی ئەو قەبرەی پێنیە جا بەڕێزەکانم بەڕاستی قیامەت زۆر زۆر نزیکە و ئێمەش لە بێ ئاگاییداین بۆیە دەبێ بیر بکەینەوە ئاگامە لە قیامەت بێت وریابین دروست نەکراوی بۆ گەمە و گاڵتە تۆ ڕێبوارێکی قیامەت ماڵتە ئەنجار هەر لەبەر ئەوەشە کە پەیامەکەی خوا یەک پارچە بیرخەرەوەیە یادخەرەوەی قیامەتە لە هەموو شتەکاندا قیامەتمان بیر دەخاتەوە کاتێ گەرمای هاوین دێ گەرمای قیامەت بیر دەکەوێتەوە کاتێ ئاگر دەبینی ئاگری جەهەنمت بیر دەخاتەوە کاتێ ئەچی بۆ گۆڕستان کە پێغمە ساسە فەرمانی کردووە بچن بۆ گۆڕستان سەردانی بکەن بەڵام بۆچی نەک بۆ ئەوەی بچی دەست لە قەبران وەرێنی و لەبەریان بپاڕێەوە و پاشەو پاش بکشێەوە فإنها تذكركم بالآخرة تذكركم بالموت کە دەچی بۆ سەر قەبران مردنی خۆت بیر دەکەوێتەوە قیامەتت بیر دەکەوێتەوە ئێمە سنگێ خۆڵ و ئێسکەرزیوین چەند ساڵێکە ئێمەش ئاوا دەمرین بۆیە خۆی بۆ ئامادە دەکەی فإن هذه تذكرة ئەمە ئەم پەیامی خوایە تەذکیرەیە، یادخەرەوەیە، بۆ تۆی بێ ئاگا، بۆ تۆی سەرقاڵ بە دنیاوە، تەفرە دراو بە هیواوە، مردن دڵۆپەی ناکاوە، چیت بۆ گۆر ئەنجام داوە؟ هەمووی هەر شەڕی کورسی و کولێرەیە، شەڕی کاسە و قاسەیە، هەتا لە نیوەی رێگەدا جەڵدە لێ ئەدا و ئەکەوێتە چاڵە قەبرەکەوە. بۆیە خوای گەورە بەردەوام کە باسی ئاەتەکان دەکا لە کۆتایی ئاەتەکە دەفەرمێ لەعلەکم تەذەکەرون بۆ ئەوەی بیر بکەنەوە بۆ ئەوەی یاددان بکەوێتەوە بەڵام سەرکۆنەمان دەکا دەفەرمێ قەلیلەن ما تەذەکەرون ئەفەلا تەذەکەرون ئەوە بۆ بیر ناکەنەوە ئەوە بۆچی یادتان نییە ئەوە بۆ لە بیرتان دەچێتەوە خەڵکانێک بیر ناکاتەوە کەوا بیر لە دواڕۆژ ناکاتەوە هەر بۆ دنیا تێدەکۆشێ ئینەما یەتەذەکەڕ ئینەما کەسێکەوە بیر بکاتەوە چێ کە لە خوا بترسێ و و بەردەوام خوای لە بیر بێت بۆیە بەڕێزان و خۆشەویستان سەیەذەکەڕ و من یەخشە کەسێک یادخەرەوەیە و بیر دەکاتەوە لە دوا ڕۆژی خۆی کە لە خوا بترسێت کە لە قیامەت بترسێت ڕۆژێ بیرت نەکردەوە لەم یاسایە و لەم گەردوونە لەم ژیان و مردن و بوونە هەروا بە هەوەنتە دروست کراوە نەخێر بوا بە هەوەنتە دروست نەکراوە ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ئەمە بەڕاستی پەیامەکەی خوا یادخەرەوەیە بیرخەرەوەیە بەو خەڵکانەی کەوا غافڵن ئەنجا ئەگەر گەشتێ بکەین بە ناو ناڕەحەتیەکانی قیامەتدا ئەگەر تەماشا بکەین بەڕێزەکانم ئەوە تا قیامەت دەبێ لە بیرمان بێت ها هاوڵانی بەڕێز ڕزای خوان لەبی ابن مسعود کاتێک کە بینی پارچە ئاسنێک لە کوورەی هێنانە دەرێ سوور بۆتەوە گریە وتی ئەگەر ئەوە من و تۆ بین ئەوە ئەگەر من و تۆ بین دەبێت چی بین بۆیە خەڵکانێک پێی ناخۆشە باسی قیامەت بکەین لە مامۆستایەکیان پرسیبووی خۆمان وتبیانەوە چیە مامۆستا هەر باسی قیامەت دەکەی باسی قیامەت دەکەی هەتاوان لێ هاتۆ پێت دەڵێن هاوڕێ قیامەت وتی ئەوە بۆ ئەوەیە کەوا کاتێ تۆ بووی بەدەسەڵاتدار و کار بەدەست ئەو قیامەتە لەبەر چاوان بێ و لەو قیامەتە بترسی و دزی نەکەی چونکە کەسێ ئەها لەوە بترسێ لە خوا ناترسێ کەسێ لە خوا نەترسێ بیر لە قیامەت نەکاتەوە لە هەموو شتێکی خراپی لە چاوەڕوان دەکرێت بەڵام کەسێ قیامەتی لە بەرچاو بێ حیسابی مسقالە زەڕای لەگەڵ دەکرێ ناڵێ ئی خۆم بۆ خۆمی تۆش دەخۆم ناڵێ کوڕە بابە حازری بە قەرزمەدا لە حەقی خۆی زیاتر وەرناگرێ ئەو خەڵکانەن کە تەماع دەکەنە ماڵ و ناموسی خەڵک و خوێنی خەڵک بە ناحەق دەڕێژن و هیچ هیچ ئادابێکیان نییە ئەوانە بڕوا ئەوانە کە بڕوایان بە زیندوبوونەوەی نا قەبر و قیامەت نییە ئەوانە کە بڕوایان بە قیامەت نییە بۆیە بەڕاستی ئەگەر سەرنجە ئیماندارانی خۆشەویست دەبێ بزانین دیمەنەکانی قیامەت زۆر ناخۆشە خەڵکانێک زینوە کرێتەوە لە کاتی خواردنەوەدا لە کاتی زینا و خرافەدا لە کاتی گۆرانیدا لە کاتی فەساد و بێئەخلاقیدا پەنا بەخوا ئاخر شەڕ لەسەر چی بمری لەسەر چی بژی لەسەر ئەوە دەمری لەسەر چی بمری لەسەر ئەوە زیندوو دەکرێتەوە جا خۆزگە بۆ کەسانی ئاخر خێرن ئەها بانقەکانمان یەک پارچە بۆتە بانقی ڕیبەوی خەڵکانێک هەیە پارە دەدا و مانجی ئەوەندە دەوەردەگرێ دەفتەرێک دەداتی و مانجی پێنج گەڵاشت دەبێ بۆ حساب دەکا ڕیبا کەمێک پڕ دەبن زۆرێک قڕ دەبن بۆیە ڕیباخۆرەکان ئەوە لە ڕۆژی قیامەتدا وەکو شێت هەر کە دەیانبینن ئەوانە دەڵێ وە ڕیباخۆرەکانن دیمەنێچکەی ناشیرن لە قیامەتە ئارەقخۆرەکان ئارەقخۆرەکان کاتێ زیندوو دەکرێنەوە ئەوە دەموچاویان ڕەشە یبعث یوم القیامە مسودا وجهه دەموچاوی ڕەش زمانیان هاتووەتە دەرێ لە دەمیان لیکاو بە لێوانیاندا دێتە خوارێ یەقدڕه کل من یڕاه هەرچی دەیبینێ قێزی لێ دەکا ئەمە عرەخۆرەکان ئاوا زیندووە کرێنەوە پەنا بەخوا ئەگەر تەوبە نەکا ئەگەر تەوبە نەکا لە هەموو مەیدانی مەحشەرە ڕسوا دەبێ یەکسەر دەڵێن ئەوانە عرەخۆرەکانن ئەوانەی کەوا زمانە لە دەم هاتۆتە دەرێ و لیکاو بە دەمیان لە دەخوارێ ئای کە دیمەنێکی پیس و ناشیرینە و هەروەها خەڵکانێک دەبینی لەو مەحشەرە ئیمانداران خوا پەناماندا شڕەد و کەڵ لە لوت و گوێچکە و دەمیان دێتە دەرێ ئەوانە دەبێت چێ بن هەموو خەڵک دایان ناسێ دەڵێ ئەوانە ماڵ هەتیوان خواردووە ئینما یەکولونە فی بطونهم نارا ئەوانە کەوا ماڵی هەتیویان خواردووە و ماڵی هەتیویش لە دنیادا چاوێکی زیلیان هەبووە بەڵام حەقیان پێ نەبینیوە گوێچکەیەکی گەورەیان هەبووە حەقیان پێ نەبیستووە دڵیان هەبووە بەڵام دڵەکە بەرد بووە چونکە ئیمانی تیا نەبووە ویژدانی تیا نەبووە کە ئیمان نەبوو ویژدان و ئەخلاقیشی تیا نابێت بۆیە ئەوانە لە ڕۆژی قیامەتێک کاتێ زیندوو دەکرێنەوە عمیەن وە سمەن وە بکمە لە مەیدان دێن و دەچن کەڕ و کوێر و لاڵ ئەها لێرە کە نابینایەک دەبینی ژیانی چەند ناخۆشە جاوەرە نابیناش بی گوێشت لە هیچ نەبێ لاڵیش بی لەو مەیدانی قەڵەباڵغی مەحشەرە کە تەنها جێی پێی خۆت هەیە و ڕوت و قوت و هەروەها ئیمانداران بێنە بەرچاوی خۆتان لە مەیدانی مەحشەرا کە خەڵکانێک دەبینی شاشکاو بەلاری و بەخواری حەشر دەکرێن هەموو خەڵکدان ناسی ئەوانە چێن ئۆ ئەوانە ئەوانە کە دوژینیان هەبوو ئەوەی دەڵێ کە تازە هات کۆنە خەڵات دوژنی هەبوو ئەوی تازەکەی گرتووە کۆنەکەی بەرەڵا کردووە یەکسەر لەناو هەموو دنیادا لەناو هەموو مەداندا ئەوانە ڕسوا دەبن و حەیان دەچێت کە دوو ژنیان هێنا و عەدالەتیان نەکردووە بەڵێ بەڕێزان و خۆشەویستان دەبێ ئەو دیمەنانە ئێمە بێینە بەرچاوی خۆمان بزانین کە ڕۆژی قیامەت ڕۆژی حەیاچوون و ئابڕۆچوونی دز و خیانەتکارانە لەو مەدانەدا چونکە بەڕاتی بە تایبەتی ئەوانەی دز و خیانەتکارن ئەها دز لەم سەردەمەدا چەند زۆرە فإن الغلول يكون على أهله عارا وشنارا دزی لەسەر خاوەنەکەی دەبێتە ڕسوایی و خەجاڵەتی پەنا بەخوا وریابن دزی نەکەن ئیمانداران من یغل یاتی بما غل یوم القیامە هەر کەسێ دزی بکا دزیەکەی پێ لە ڕۆژی قیامەتە چی دزیوە هەمووت پێ لەسەر شانتە پێت هەڵدەگرن نایتوانم نییە لە قیامەتە دەبێ بیتوانی ئەوە تا پێغەمبەر صلی الله علیه وسلم لە فەرمودەیەکە فەرموویەتی نەتان بینم لە مەیدانی مەحشەرێ یەکی حوشرەکەی بەسەر شانیەوەیە و دەڵێ ئەی ڕەسوولی خوا فریام کەوە ئەمنیش دەڵێم لەو ڕۆژەدا هیچم بۆ تۆ پێ ناکرێ و لا ئەملیک و لەکە شەیە قەد ئەبلەغتوکە هیچم دەسەڵاتم نییە چونکە پێم گوتوی کاتی خۆی پێم گوتوی دزی نەکەی حوشترت دزیوە دەی لەسەر شانت هەڵیگرە دەبێ هەڵیشی گری تانکەرە نەوتت دزیوە دەبێ تانکەرە نەوتت لەسەر شان هەڵبگری لەناو مەیدانی مەحشەرا ڕسوا دەبێت هەموو دەزان ئەمانە دزەکانن جا لە هەر لە بچووکترین شتەوە هەتا گەورەترین شت ئەوە هەرچی دزیوتە لە مەیدانی مەحشەرێ ئەوە هەمووی خەڵکەکە دەیبینێ و حای دەچێت هێشتا حساب و کتابیش نەکراوە هێشتا نەگەیشتنەوە جەهەنەم بەهەشت و جەهەنەم هیوا دەبینی کۆمەڵە خۆڵێکی زۆر وەکو شاخێک وا بەسەریەوەیەتی ئەوانە چێن ئەوانە کە عەرزی خەڵکیان داگیر کردووە یەک برسی عەرز داگیر بکەی وەڵاهی طوقه الله سبعین من سبعین ئەرضین حەوت طبقەی ئاسمان ئەو برسە بەخوارە دە حەوت طبقەی عەرز لە ملی دەکەن لە ڕۆژی قیامەتێ بۆیە ئاگاتان لە سنوورەکان بێ لە حدودی سەر زەویەکان لە باخ و باغاتەکان لەسەر بستێ هەر خواخواتی تۆزێک بستە پێشێ و مەترێ بستە پێشێ بۆ ئەوەی کەوا عەرزەکەی زۆر بێت بەڵام پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی لعن الله من غیر من الارض لعنە لەو کەسەی کەوا سنووری عەرز دەگۆڕێت لەعنەتی لێکراوە ئەوەی عەرزی خەڵکی داگیر دەکا سنووری عەرز دەگۆڕێ بۆیە دەبێت زۆر وریابین ئیمانداران بترسین لە خوا چونکە بەڕاستی لەو ڕۆژەدا نە خزم و نە پارە و نە عەشرەت و نە حیزب هیچ شتێک فریامان ناکەوێت ئەوە تا سەبارەت بەوانش کە کارمەند لە دایرەکاندا پێغەمبەر صلی الله فەرموویەتی من استعملناه على عمل هەر کەسێکمان دانا لەسەر ئیشێک بوو بە مۆزەف و کارمەند لە دایرەیەکە کابرای مەسول و کاربەرز ئەو دیاری بۆ بۆرە ئەی بۆ بۆ من نایەنە دیاری ئیشیان پێیەتی لە غێری معاشەکەی خۆی بەولاوە چ جای بەرچی هەرچی بۆی بچێ بەجزی حیسابە لە ڕۆژی قیامەتی هەمووی کۆ دەکرێتەوە پەنا بەخوا بۆیە دەبێ وریابین ئەوەی تۆ دەیکات تۆ مەیکە قەبری خۆمان تاریک نەکەین با لە مەیدانی مەحشەرێ ڕسوا و خەجاڵەت نەبین بە ڕێزان و خۆشەویستان چونکە لەو ڕۆژەیدا تحشر یوم القیامەتی حفاتن عراتا غرلا لەو ڕۆژەدا هەموومان بە ڕووتی حەشر دەکرێین و هەروەها بە پێخاوسی و ئەگەر ئەو پێچە ئەو پاستە ئەو ئەو تۆزە پێستەی کەوا کاتی خۆی لە سنەتکردنا لیان کردوویە ئەویشت بۆ دەگێڕێنەوە هەموو بە ڕووتی بە پێخواسی حەشر دەکرێت لەو ڕۆژەیدا ڕوت یەکەم کەس کێ بە جی بەبەردا دەکرێ پێغەمبەر صلی الله علیه وسلم محمد یەکەم کەس پۆشتە دەکرێ و پاشا حەزرەت ئیبراهیم سەلامی خوان لەسەر بێ تۆش ئەگەر دەتەوێت زوو بەرگت بەبەردا بکرێ ڕووتی زۆر ناخۆشە ئەوە پێغەمبەر صلی الله فەرموویەتی من ستر عورة اخیه المسلم ستره الله یوم القیامه هەر کەسێک عیب و عاری برایەکی مسلمانی داپۆشێ خوای گەورە لە ڕۆژی قیامەتە عیب و عاری دادەپۆشێ ئاگا لە خۆت بێ برای ئیماندار پیز و کەش خە نەکەی بەسەر موسوڵماناندا چونکە هەر کەسێک جلی درێژ لەبەر بکا بۆ تە کە بور و لوت بەرزی و لە خۆ بای بون ئەوە لە ڕۆژی قیامەتە البسه الله یوم القیامە ثوب مذلة ثم الهب فیه نارا هەر کەسێک جلی تە کە بور لەبەر بکا خۆ بەسەر خەڵکیدا فیز لێ بدا ئەوە لە ڕۆژی قیامەتە خوای گەورە بەرگی خزی و خەجاڵەتی و ڕسوایی لەبەر دەکا و دوایی ئاگریشی تێ بەردەدرێ خەڵکانێک دەبینی لە مەیدانی مەحشەرە لغاوی ئاگریان لە زاری کراوە ئەوانە چێن هەموو دایان ناسن ئەو زانا و مەلا و ڕۆشنبیر و خوێندەوارانەی کەوا حەقیان داپۆشیوە کەوا حەقەکەیان نەوتووە من کەتەمە علما ئەلجەمه الله بالجام من نار هەر کەسێ علمێ داپۆشێ لەبەر ئەم و ئەو لە برسان و لە ترسان خوا لە قیامەتا لغاوی ئاگری لە زاری دەکا خوایە یەکێک لەوانە من نەبم ئێوە دوعای خێرم بۆ بکەن بەڕێزەکانم چونکە بەڕاستی شتی ئاوامان زۆرە بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست و هەروەها خەڵکانێک دەمینی لە مەیدانی مەحشەرە ئەوەندیان دەمو چاو ڕندراوەتەوە قڵیشاوەتەوە خوێن و گۆشتی پێوە نەماوە بەس ئێسقەکەیەتی ئەوانە چێن ئەوانە سوالکەرەکانن سوالکەر حیا و حرمەتی نامێنێ هێن دەپارێتەوە هێن داوا دەکا هێن درۆیان دەکا هێن بێقەناعەتە کەمێکی کەمیان نەبێ بۆیە لە ڕۆژی قیامەتە حیایان نامێنێ گۆشت بەناو چاوان و بەدەم و چاویانەوە نیە ئەی سواڵکەرەکان دەبەسە دەبەسە نانە ڕەقە بخۆ خێ خۆت شەرمەزاری قیامەت مەکە لە گوڵستانی سعدیە هاتووە ئاڵی کابراش مەغریبی بە گوزەری دەوڵەمەندەکان دادڕێ بەناو بازرگانەکاندا دەیگوت ئەگەر دەوڵەمەندەکان و بازرگانەکان بەخشندە و بوونایە و ماڵیان زۆر ببەخشیایە ئەگەر سواڵکەرەکانیش قەناعەتیان ببوایە هەژار نەدەما لە دنیایا بەڵام سواڵکەریش قەناعەتی نیە و دەوڵەمەندەکانیش وەکو پێویست نابەخشن بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئەو دیمەنانەی کە بۆم باسکردن هەندێک بوو لە دیمەنەکانی قیامەت بەڵام لەوێ خەڵکانێک دەبینی قیت و قنج دەڕوا و زۆر مرتاحە و خەڵکێکیش لەسەر زگ دەڕوا لەسەر گاگۆڵکە دەڕوا ئەفەمەن یەمشی مکیبەن عەلا وەجهی ئەهدا ئەممەن یەمشی سەویەن عەلا سیڕات مستەقیم ئایا کەسێک قیت و قنج بڕوا جوان وەکو ئەو وایە کەوا لەسەر زگ بڕوا لەسەر چنگ بڕوا بە چنگە چڕێ بکا لەسەر سینجی ئەو وەکو ئیسیفامی ئینکاری وایە و وەڵامەکەی لە خۆیدایەتی بێگومان وەکو یەک نییە لەو مەدانەدا خەڵکانێکیش دەبینی دەموچاویان ڕەشە و خەڵکانێکش دەموچاویان سپیە تەوان لەوانەیە بڵێ ئەی باشە خۆ ڕەشپێستەکانی ئەفریقیای نەخێر لەوێ هەمووی یان ڕەشە یان سپیە کابرای ڕەشپێست لەوێ ڕەشپێست نامێنێ ئەوەی ئیماندار و متەقی بێ دەموچاوی سپیە ئەوەی ئەوەی کەوا خراپکار بێ دەم و چاوی ڕەش دادەگەڕێ خوا دەفەرمێ یەومە تەبیەض وجوه وتسود وجوه لەو ڕۆژەیدا هەندێک دەم و چاو ڕەش هەندێک دەم و چاوی سپی ئەوانەی ئیماندارن ئەوانەی چاکەکارن دەم و چاویان سپی دەبێ ئەوانەی خراپەکاریشن دەم و چاویان ڕەش دەبێ سەبارەت بەو ئاەتە ئیبن عباس خوا لێ ڕازی بێ فەرموویەتی تەبیەض ئەهل السنە والجماعە ئەهلی سوننە و جەماعە ئەوانەی موتەمەسیکن دەست گرتوون بە قورئان و سوننەتەوە دەم و چاویان سپی دەبێت خوا بمانگێڕی لەو کەسانە ان شاء اللە و هەروەها وتسود وجوه وجوه اهل البدعة والافتراق والاختلاف و ڕووی ئەوانە ڕەش دەبێت کە ئەهلی بدعە و تەفرەقە و جیاوازین دائما خۆمانە خۆمانە و خەریکی تەفرەقە و نانەوە لە ناموسڵماناندا و خەریکی بیدعە و شیرکن ئەوانە لە قیامەتە و لەو مەیدانەدا ڕویان ڕژدە بێ خوا پەناماندا لەبەر ئەوەی کەوا بارانە لەوە زیاتر کاتان ناگرین یاڕەبی خوایە بەخاتری ناوە جوانەکانی خۆت خەجاڵەتی قیامەتمان نەکەی یاڕەبی خوایە بەخاتری ناوە جوانەکانی خۆت ڕوت و ڕەجاڵی قیامەتمان نەکەی یاڕەبی خوایە بەخاتری ناوە جوانەکانی خۆت عاقبەتمان بەخێر جێڕی بە ئیسلام و ئیمانەوە بمان ژێنی و بمان برێنی یا ڕەب العالمین یاڕەبی خوایە ئەم ئازادی و هەرزانی و خۆشەی کوردستانمان لێ نەگریەوە یاڕەبی خوایە وڵاتەکەمان لێ نەشێوێنی یا ڕەب العالمین یاڕەبی خوایە بە خراپەی خراپەکارانمان لەگەڵ نەکەی